بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە پێشی خودا و پێغەمبەری خودا مەکەون لە بڕیار و پێشنیاردا، لە خودا بترسن و پارێزکار بن، چونکە بەڕاستی خودا بیسەرە بە گوفتارتان، زانایە بە نیاز و نهێنیەکانتان. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، دەنگتان بەسەر دەنگی پێغەمبەردا بەرز مەکەنەوە لە کاتی گفتوگۆدا، قسە بێ پەردە مەکەن لە خزمەتیدا وەکو بۆ یەکتری دەیکەن، نەوەکو کردەوەکانتان پووچ ببێتەوە و هەستیشی پێ نەکەن. بەڕاستی ئەوانەی کە دەنگیان هێواش دەکەنەوە لە خزمەت پێغەمبەری خودادا، ئەوانە ئەو کەسانەن کە خودای گەورە دڵەکانیانی زاخاو داوە بۆ تەقوا و خوداناسین، ئەوانن لێ خۆش بوون و پاداشتی گەورە و گرانبەها بۆیان ئامادەیە. بەڕاستی ئەوانەی لە دەرەوەی ژوورەکان بانگت لێ دەکەن، ئەوانە زۆربەیان نەفامن و ژیری وەرناگرن، چونکە ڕەوشتی کۆمەڵایەتی دروستیان لەو بوارەدا ڕەچاو نەکردووە. خۆ ئەگەر ئەوانە خۆگر بوونایە تا دەچوویتە دەرەوە بۆ لایان، ئەوە چاکتر و ڕەواتر بوو بۆیان، خودا لێ خۆش بوو میهرەبانە. دەکرێت ئەم چوار ئایەتە ڕێنمووی بێت بۆ سەرجەم ئیمانداران تا ڕێزی پێشەواکانیان بگرن. ئێوانەی باوەڕتان هێناوە، ئەگەر کەسێکی متمانە پێنەکراو هەواڵێکی گرنگی بۆ هێنان، خێرا بڕوای پێ مەکەن، بەڵکو سەرنج بدەن، لێی بکۆڵنەوە تا بۆتان ڕوون دەبێتەوە، نەوەکو ئازار و ناخۆشی و گیروگرفت بۆ خەڵکی دروست بکەن بە نەزانی، جا دوایی پەشیمان ببنەوە لەو کارەی کە پێی هەستاون. ئێوە دڵنیا بن و بزانن کە پێغەمبەری خودا لەناوتاندایە پرس و ڕای پێ بکەن زۆر شت هەیە ئەگەر ئەو بەڕای ئێوەی بکردایە تووشی گیر و گرفت و ناخۆشی دەبوون بەڵام خدا ئیمان و باوەڕی لەلا خۆشەویست کردوون و لە دڵ و دەروونتاندا ڕازاندوویەتیەوە لەو لاشەوە کفر و بێباوەڕی و گوناه و یاخیبوون لە فەرمانی خدای لا تاڵ و ناشرین کردوون ئا ئەوانە هەر خۆیان ڕێگەی ژیری و سەرفرازییان گرتۆتە بەر، ئەمەش خۆی ڕێز و بەخششێکی تایبەتی و ناز و نیعمەتێکە لە لایەن خوداوە پێیان دراوە، خوداش زانا و دانا و کاربەجێیە. ئەگەر دوو دەستە یا دوو تاقم لە موسڵمانان بوو بە شەڕیان، ئەوە دەستبەجێ هەوڵ بدەن ڕێکیان بخەن و ئاشتیان بکەنەوە، خۆ ئەگەر لایەکیان هەر دەست درێژی دەکردە سەر لاکەی تر ئەوە ئێوە بەگژ ئەویان دا بچن کە ستەم و دەست درێژی دەکات هەتا دەگەڕێتەوە بۆ فەرمانی خوددا جاگەر لایەنە سەرکەشەکە بۆ فەرمانی خوددا سەری دانەواند ئەوە ئێوە ناو بژیوانیەکی دادگەرانە لە نێوانیاندا بکەن و دادپەروەری ئەنجام بدەن چونکە بەڕاستی خوددا ئەوانەی خۆش دەوێت کە دادپەروەری ئەنجام دەدەن لە ڕاستیدا هەر ئیمانداران برای یەکن، کەواتە هەر کاتێک لە نێوان دوو براتاندا ناکۆکی پەیدا بوو، ئێوە نێوانیان چاک بکەن و ئاشتیان بکەنەوە، هەمیشە لە خودا بترسن و پارێزکار بن بۆ ئەوەی ڕەحمتان پێ بکرێت. ئێوانەی باوەڕتان هێناوە، هیچ کەس و هیچ هۆزێک گاڵتە بە کەس و هۆزێکی تر نەکات و زەلیلی نەکات، چونکە لەوانەیە ئەوان چاکتر بن لەمان، ژنانیش با گاڵتە بە یەک نەکەن و یەکتر زەلیل نەکەن، چونکە لەوانەیە ئەمان لەوان چاکتر بن، سووکایەتی بە خۆتان مەکەن و یەکتری عەیبدار مەکەن، چونکە سووکایەتی بە یەکتر سووکایەتییە بە خۆتان، هەروەها ناو و ناتۆرەی ناشرین بۆ یەکتر دامەتاشن، ئای کە چەند ناشرینە ناو ناتۆرەی خراپ لە دوای باوەڕهێنان و موسڵمان بوون ئەوەشی تەوبەی نەکردبێت و پەشیمان نەبووبێتەوە لە گوناهەکانی جا ئەو جۆرە کەسانە هەر ستەمکارن ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە خۆتان زۆر بپارێزن لە گومانی خراپ لە ڕاستیدا هەندێ لەو گومانانە گوناه و تاوانن بۆیە حەق وایە لە هەموو گومانێک خۆ بپارێزین بە شوێن کەم و کوڕی و عەیب و عاری یەکتردا مەگەڕێن و سیخوڕی مەکەن و لە پاش ملە باسی یەکتری و ناوی یەکتری بە خراپ مەبەن ئایا کەستان خۆشی دێت لەوەی گۆشتی برای خۆی بە مردووی بخوات دیارە کاری واتان زۆر پێ سەخت و ناخۆشە دەیکەواتە لە خوددا بترسن و پارێزکار بن چونکە بەڕاستی خوددا گەڕانەوەی خەڵکی وەردەگرێت و مهرەبانە بۆیان ئەی خەڵچینە بێگومان ئێمە هەمووتانمان لە نێر و مێیەک دروست کردووە کە باوکە ئادەم و دایکە حەوایە و کردومانن بە چەندەها گەل و تیرە و هۆزی جۆر بە جۆر تا یەکتر بناسن و پەیوەندیتان خۆش بێت بە یەکەوە بەڕاستی بەڕێسترینتان لای خوددا ئەو کەسانەتانە کە زۆرتر لە خوددا ترسە و فەرمان بەرداری خوددایە بێگومان خوددا زانا و ئاگایە بە هەمووان. هەندێک لە بیابان نشینە عەرەبەکان وتیان، باوەڕمان هێناوە و موسڵمانین، پێیان بڵێ، نەخێر، باوەڕتان نەهێناوە، بەڵام بڵێن، بە ناچاری موسڵمان بووین، هێشتا باوەڕ نەچۆتە ناو دڵەکانتانەوە و تیایدا جێگیر نەبووە، چاوەڕێ دەکرێت کە باوەڕ بهێنن، خۆ ئەگەر بەڕاستی ئێوە گوێڕایەڵی فەرمانی خودا و پێغەمبەری خودا بن، ئەوە خودای گەورە لە پاداشتی چاکەکانتان هیچ کەم ناکاتەوە چونکە بەڕاستی خودا لێ خۆش بوو میهرەبانە بێگومان ئیماندارانی ڕاست ئەوانن کە باوەڕیان بە خودا و پێغەمبەری خودا هێناوە و پاشان نەکەوتونەتە هیچ گومان و دوو دڵیەکەوە بە خۆیان و سەر و ماڵیشانەوە تێکۆشاون لە پێناوی ئاینی خوددادا تەنها ئا ئەوانە ڕاستن ئەی محەممەد، بڵێ، ئایا ئێوە خودای گەورە لە ئایینی خۆتان ئاگادار دەکەن و پێی ڕادەگەیەنن، لە حاڵێکدا خودا زانایە بە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە، خودا بە هەموو شتێک زانا و ئاگادارە. ئەوانە منەت دەکەن بەسەر تۆدا کە گوایە موسڵمان بوون، پێیان بڵێ، منەت مەکەن بەسەرمدا لەسەر موسڵمان بوونەکەتان، بەڵکو خودا منەت دەکات بەسەر ئێوەدا کە هیدایەتی داون بۆ ئیمان و باوەڕ ئەگەر ئێوە ڕاستگۆن. بێگومان خودا نهێنی و شاراوەکانی ئاسمان و زەوی دەزانێت، هەروەها خودای گەورە بینایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن.